بەسەر خۆتدا زاڵ بە. ئەوەی کە تۆ هەست بکەی بەسەر خۆتدا زاڵیت شتێکی زۆر پێویستە، زاڵبوون بەسەر خۆتدا لایەنی زۆری هەیە وەک، زاڵبوون بەسەر لەش و جەستەدا، تۆ بە وەرزشکردن ئەتوانی ماسولکەکانت لە سستی و تەمەڵی دەربکەی و بە چالاککردنی باشی ماسولکەکان توانا و هێزی لەشت زیاتر ئەکەی و زیاتر بەسەر لەشتدا زاڵ دەبی. هەر جۆرە کەمبوونەوەی وزەیەک کە لە ئەنجام نەدانی چالاک و تەمبەڵی تۆوە دروست ببێ دەبێتە هۆی لاوازی ڕۆحی و بۆ باوەڕبەخۆبوونیش ڕووخێنەرە. زاڵبوون بەسەر جەستەدا توانای ڕۆحی و جەستەیی و زاڵبوون بەسەر حەز و ئارەزووەکاندا بەدوایدا خۆیدا دێنێ و دەبێتە هۆی دروستبوونی باوەڕبەخۆبوون. لە بەراوردێکدا ئەبینین وەرزشکارەکان لە چاو کەسانی ترەوە لە هەمان هەڵومەرجدا باوەڕبەخۆبوونیان زیاترە. دەبێت لە بەرنامەی ڕۆژانەتدا کاتێک بۆ وەرزش دابنێیت. زاڵبوون بەسەر حەزدا، لایەنی تری زاڵبوون بەسەر خۆتدا زاڵبوونە بەسەر حەز و ئارەزووەکاندا، کە نیشانەی توانای باوەڕ بەخۆبوونە. ئەوانەی باوەڕ بە خۆبوونیان نییە ملکەچی هەموو حەزێک ئەبن و دوای هەر ئارەزوویەکی دڵ ئەکەون. کاتێک تۆ توانی بە پێچەوانەی حەزە غەریزەکانت بجوڵێیتەوە زاڵ بیت بەسەر حەزەکانتدا هەم خۆت هەست بە هێز و توانا ئەکەیت و هەم هەستێکی باش لە خەڵکدا لەسەر خۆت دروست دەکەیت ئەو کەسەی زاڵە بەسەر حەزەکانیدا باوەڕ و پشت بە خۆبەستن ئەدا بە دەوروبەری ڕاهێنانە جەستەییەکانی وەکو وەرزش لەوانەیە هەستی هێز و زاڵبوون و باوەڕبەخۆبوونت تێدا دروست بکا بەڵام بۆ کەسانی تر کەمتر کاریگەرە. بەڵام ڕاهێنانە ڕۆحی و دەروونیەکان کاریگەری زۆری لەسەر خۆت و کەسانی تر هەیە و تۆ وەک کەسێکی بەهێز و پتەو و باوەڕبەخۆبوو بەتەواوی جێی باوەڕ پیشان ئەدا کەوابوو بەسەر خۆتدا زاڵبە ئەم بەشەش بەکۆتا هات.